ئەڵقەی چل و یەک. ڕاسکۆڵیکۆف و ڕازۆمیخین لە ڕاڕەوەکەدا تووشیان بوو بە تووشی لۆژینەوە ئەو لە سەعات هەشتی ڕێکدا گەشتبوو بە دوای ژوورەکەدا گەڕا وا ئێستا هەرسێکیان پێکەوە هاتنە ژوورێ بێ ئەوەی تەماشا یان سڵاو لە یەکتر بکەن. هەردوو لاوەکە پێشکەوتن. وەلێ پیتەر پیترۆڤیچ کەمێک خۆی دواخست و لە پێش دەرکەوە پاڵتاوەکەی لە بەریدا کەن. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا خێرا بەرەو پیری لە ژوورەکە هاتە دەرێ. دونیا لە پێشوازی براکەیدا بوو. پیتەر پیترۆڤیچ چووە ژوورێ و بە میهرەبانیەکی پڕ لە لووت بەرزیەوە سلاوی لە هەردوو خانمەکە کرد پێچوو کەمێک شپرزە بێت و هێشتا نەهات بێتەوە سەرخۆی پۆل خێریا ئەلیکساندرۆڤنایش وەگەوەی شڵەژا بێ بە پەلە هەمویانی لە دەوری مێزێک کۆکردەوە کە سەماوەری لەسەرە کوڵە دنیا و لۆژین بەرامبەر بە یەکتری لەم سەر و ئەوسەری مێزەکەوە دانیشتن ڕاز و میخین لە پاڵ لۆژین و ڕاستکۆلنییکۆڤ لە پاڵ خوشکیا دانیشت بۆ چرکە ساتێک بێدەنگی بەرقەرار بوو. پیتەر پیترۆڤچ خێرا دەسەسڕێکی لە گیرفانی دەرهێنا کە بۆنی عەتری لێهات و لوتی سڕی لەو دەمەدا سیمای چاگەی نوان وەلێ لە کەسێک کەچوو کەرامەتی ڕووشابێت و داوای ڕوونکردنەوە بکا. تەنانەت لە پێش هاتنە ژوورەوەیدا وای بە خەیاڵدا هات کە پاڵتاوەکەی لەبەری دانەکەنێت و بگەڕێتەوە بڕوا بەم کارە درشتەی هەردوو ژنەکە تەمێ بکات تا بە یەکجاری مەسلەکان تێبگەنێ بەڵام بڕیاری یەکجاری لەسەر ئەو کارە نەدابوو ئەو کەسێک بوو ئەیویست بە تەواوی بگاتە ڕاستی و حەزی لە پێچ و پەنانە بوو ئەگەر ژنەکان ئاوا بە ئاشکرا سەرپێچیان لە فەرمانی ئەو کردبێ دیارە ئەوە هۆکارێکی خۆی هەیە کەواتە تا زووتر لە کێشەکە بگات چاکترە بۆ تەمێکردنیش هەمیشە کاتی ئەبێ چونکە ئەتوانێ بیکە بۆیە زۆر بە ڕسمی ڕووی لە پۆلخێریا ئەلیکساندرۆڤ ناکرد و پێیوت هیوادارم سەفەرەکەتان چاک بوو بێ پۆلخێریاوتی لە سای خواوە پیتەر پیتۆڤچ پیتەر پیتۆڤی جوتی زۆرم پێخۆشە دنیا ماندوو نەبووە دنیا وەڵامی دایوتی من گەنجم و بەتوانام ماندوو نابم بەڵام بۆ دایکم زۆر ناخۆش بوو پیتەر پیتۆڤی جوتی چی بکەین ڕێگاکانی وڵاتەکەمان زۆر دوور و درێژە وەگەڵێن رووسای دایکمان گەلێک بەربڵاوە وەلێ من بەو هەموو پەرۆشیەوە کە هەم بوو نەمتوانی دوێنێشە و بۆ پێشوازیتان بم لەگەڵ هەموومانێشدا هیوادارم هەموو شتێک بێ سەرێشە مەیسەر بوو بێ ناسیم پاشان برۆی هێناوەیەک و بێدەنگ بوو ئەتوانین بەگشتی بڵێن کە پیتەر پیتۆڤچ لەو جۆرە کەسانی ناو کۆمەڵ بوو کە بەڕواڵەت زۆر میهرەبان و بە ئەدەبن یان با بڵین میهرەبانانە خۆ ئەنوێنن بەڵام هەرەوەندەی شتێکیان بەدڵ نەبێ یان پێچەوانەی ئارزوی ئەوان بێ ئیتر یەکسەر هەموو توانای خۆ لە دەسەدەن لە باتی مرۆڤ ئازاد و خۆش کە گیان و چالاکی بە خەڵکی ئەبەخشن ئەبن بە کیسەیەک ئارد. هەموویان دووبارە بێدەنگ بوونەوە. ڕاسکۆڵنیکۆف تەواو بێدەنگ بوو. ئاڤدوتیا ڕۆمانۆڤنا تا ماوەیەک نەیەویست بێدەنگییەکە بشکێنێت. ڕازۆمیخین هیچی نەبوو بیڵێ، بۆیە پۆلخێریا ئەلیکساندرۆڤنا دیسانەوە هەوڵی دا بەپێی ڕەوشتی تایبەتی خۆی دەست بە قسە بکاتەوە. ئایا بیستتانە کە مارفا پیترۆڤنا کۆچی دوایی کردووە؟ لۆژین وتی هەڵبەتە بیستوومە، هەر زوو زانیم و ئێستایش بۆ ئەوە هاتووم ئاگادارتان بکەم کە ئارکادی ئیڤانۆڤیچ سفیدریگایلۆف هەر لە دوای بەخاکسپاردنی ژنەکەیەوە بەپەلە بەرەو پترۆزبۆرگ کەوتۆتە ڕێ بارحاڵ ئەم شتەم زۆر بە وردی پێگەیشتووە. دنیا بە دوو دڵیەوە لەگەڵ دایکیا نیگایەکی خێرایان گۆڕیەو پرسی بۆ پترسبۆرگ بۆ ئێرە لۆژین وتی بەڵێ هەروایە دیارە لەو پلەی هاتنەی و بەگشتی ئەو شتانەی لەو بەر ڕویان داوە مەبەستێکیە پۆلخێری ئەلکسسانندۆڤنا هاواری کردوتی خوارد تۆ بڵێ لێرەش دەست لە یەخەی دۆنێچکا بەرنەدا لۆژین وتی بە ڕای من پێویست ناکا نە تۆ و نە ئاڤدۆتیا ڕۆمانۆڤ ناوەندە بترسن هەڵبەتە گەر خۆتانەوەتان مەبەست نەبێ کە پەیوەندی لەگەڵدا بکەن و لێوەندەی کە پەیوەندی بەمنەوە هەبێ ئاگادارم و ئێستایش لە سەر و بەندی دۆزینەوەی شوێنەکەیدام پۆلخێریا ئەلکسسانندۆڤنا لەسەری ڕۆشتوتی وای پیتەر پیتۆڤچ نازانیت چەند ترساندمت من تەنیا دوو جار ئەوم بینیوە زۆر ترسناک هاتۆتە بەرچاوم من بێگومانم کە ئەو بوو بەهۆی مردنی خوا لێ خۆش بوو مارفا پیتۆڤنا لۆژین وتی ناتوانین لەم بارەی و تەواو دڵنیابین من زانیاری ورترم هەیە باسی ناکەم ڕەنگە ڕوتی خێرای ڕووداوەکان ئەمەی بەدیهێنابێ واتە لە ڕێ کاریگەری دەرونی و سوکایەتی پێکردنەوە بەڵام لەبارەی گوشار و بەگشتی ڕەوشتواکاریە و کەسەوە من لەگەڵ ڕایەکەی تۆدام من نازانم ئێستا هەیەتی یان نا ئایە بەڕاستی مارفا پیترۆڤنا چی بۆ بەجێ هێشتووە ئەمەیش بە زووی ئەزانم وەلێ هەڵبەتە لێرە لە پترسبۆرگ بە کەمێک توانای مادیە و یەکسەر ئەچێتەوە سەر ڕەوشتە کۆنەکەی لە نێو هەموو خەڵکیدا ئەو گەندەڵترین و گومڕاترین کەسە من بەڵگەیەکی گرنگم بۆ ئەم بۆچوونەی خۆم هەیە مارفا پیترۆڤنا کە بەدبەختانە بەو ڕادەیە ئەوی خۆشویست و لە دەست قەرز ڕزگاری کرد هەشت ساڵیش خزمەتی تری پێکرد هەر بەهۆی هەوڵ و کۆشی ئەو ژنەوە بوو بەسەرهاتی تاوانێکی گەورە کە بریتی بوو لە کوشتنێکی دڕندانەی ئەفسانە ئامێز هەرزوو دیزە بە دەرخۆ نەکرا ئەو کارە ساتێک بوو کە زۆر باسانی ئەوی بەرەو سیبریا ئەبرد بەڵێ ئەمە هەقیقەتی ئەو پیاوەیە کە ئەتەوێت بیناسی. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا دەنگی هەڵبڕی وتی، ئاه خوایە! ڕاستکۆڵنییکۆف جوان گوێ گرتبوو دنیا بە جددی و سووربوونەوە پرسی بەڕاستە کە لەم بارەوە زانیاری وردت هەیە لۆژین وتی من تەنیا ئەو شتاڵێم کە بەگوێ خۆم لە خوالێ خۆش بوو مارفا پیتۆڤ نام بیستوە ئەبێ داگامان لەوە بێ کە لەبارەی یاساییەوەم کارە گەلێک ئاڵۆزە لێرە لە ماوەیەکی زۆر لەمە و بەرەوە ژنێک بەناوی ڕسخیلەوە ژیا ڕەنگە ئێستای شەرما بێ ژنێکی بێگانەیە پارە بە سووەدات و کاری تریشە کان. جەنابی سفیدریگایلۆڤ لەگەڵ ئەم ڕسخیلەدا کۆنتر پەیوەندێکی نزیک و نهێنی ئامێزیان هەبووە. لە ماڵی ئەم ژنەدا خزمێکی گوایە خوشکەزای بووە کچێکی تەمەن پانزە یان چواردە ساڵی کەڕ و لاڵ ژیاوە. ئەم ڕسخیلە یەکجار ڕقی لەم کچە بووە. لەسەر تیکێک نان سەرکۆنەی کردووە و زۆر دڕندانەیش لێی داوە. ڕۆژێک کچە بە خنکاوی لە سەربان ئەدۆزنەوە وتیان خۆی خۆی کوشتووە دوای هێنان و بردننی یاسایی کۆتایی بە مەسەلەکەێنرا بەڵام دوایی زانرا کە کچە لەلایەن سفیدری گایلۆڤۆ زۆر درڕندانە دەستدرێژی کراوەتە سەر لە ڕاستە هەموو ئەمانە لە نهێنی دامانەوە هەواڵەکە لە ژنێکی تری ئەڵمانیەوە بوو ژنێکی ناپاک کە باوەڕی پێناکرا لە ڕاستە هیچ داوایەکیش لە ئارادا نەبوو بەهۆی کۆش و پارەی مارفا پیترۆڤناوە کارەکە لە سنووری واتەوات زیاتر دەرنەچوو بەڵام واتەواتەکە جێی سەرنج ڕاکێشان بوو تۆ ئەڤدت یا ڕۆمانۆڤنا، هەڵبەتە ئەو کاتەی لێیانەوە نزیک بوویت، چیرۆکی فیلیپا ناوێکی نۆکەرت بیستووە، کە شەش ساڵ لەمەوبەر واتە هێشتا یاسای کۆیلایەتی باو بوو، بەهۆی ئازاردانی زۆریەوە گیانی لەدەستدا. دنیا وتی بە پێچەوانەوە بیستوومە، کە ئەو فیلیپە خۆی خۆی خنکاندووە. لۆژینوتی تەواو ڕاستە، بەڵام هۆکار و تەنانەت ناچارکردنی لەسەر خۆکوژی، دەرکردنی بەردەوامی لە ماڵ و بێزارکردنی بوو لەلایەن سفیدریگایلۆڤەوە. دونیا وەڵامێکی وشکی دایە وتی، من ئاگام لەم مەسەلەیە نییە، بەڵام چیرۆکێکی زۆر سەیرم بیستووە کە ئەم فیلیپە کەسێکی مالیخولیایی و جۆرە فەیلەسوفێک بوو کە خۆی لە ماڵ خزاندبوو. خەڵکی ئەیانوت، ئەمەندەی خوێندۆتەوە ئەقلی لەدەست داوە وایش باو بوو کە لەبەر ئەوە خۆی کوشتووە چونکە خەڵکی گاڵتان پێکردووە نەک لەبەر لێدانی جەنابی سفیدری گایلۆف سفیدری گایلۆف لە بەرچوی مندا بە چاکی لەگەڵ خەڵکی دا هەڵس و کەوتیە کرد تەنانەت خۆشیانویست هەرچەندە بەڕاستی ئەویان ئەزانی دەستی لە کوشتنی فلیپدا هەیە لۆژین کە بە دەم زەردەخەنەیەکی مانادارەوە لێوی بە دەمدا برد وتی، ئەبینم ئاڤلوتیا ڕۆمانۆڤنا کە تۆ لە پڕێکدا حەز بە پاکانە بۆ کردنیەکەیت کە بێ تاوان دەربچێ لە ڕاستیدا و پیاوێکی فێڵبازە و ئەتوانێت سەرنجی ژنان ڕابکێشێ باشترین بەڵگە مردە ناخۆشەکەی مارفا پیتۆڤنایە من تەنیا خوازیاری ئەوە بووم یارمەتی تۆ و دایکت بدەم بەرامبەر بەو هەنگاوە تازانەی کە ئەو ئەینێت و تا ئەوەندەی بتوانم ڕێنماییتان بکەم چونکە بێگومانم کە و پیاوە جارێکی دێکەوێتەوە قەرز و قۆڵە و بەندیخانە ئەبێتەوە بە جێگای مارفا پیتۆڤنا هەرگیز بیری لەوە ناکردەوە پارە و ماڵی بە میراتی بۆ بەجێ بهێڵێت چونکە ئەو هەر بیری لای مناڵەکانی بوو هۆگەر شتێکی بۆ بەجێهێشت بێ بێگومان زۆر کەم بووە بۆ کەسێک کە ڕەوشت و خویەکی تایبەتی هەبێ بەشی ساڵێکیش ناکە دنیاوتی پیتەر پیتۆڤست کات لێکم قسە لەبارەی جەنابی سفیدری گایلۆڤ و بخەرەلاوە ئەو مەسلێ من بێزارەکە لە پرێکدا بۆ یەکەمین جار ڕاستکۆڵنییکۆف بێدەنگەکەی شکاندوتی خۆی پێناساندم زۆر کراوە و دڵخۆش و تەواو بە هیوای ئەوە بوو کە پەیوەندی لەگەڵدا بگرم دنیا لەو بارەوە زۆری مەبەست بوو کە تۆ ببینێت و داوای لێکردم منیش لەو دیدارەدا بەشدار بم پێشنیازێکی بۆ تەیە و لەو بارەوە شتێکی بە منوت بێجگەلەوە زۆر جەختی لەسەر ئەوە کرد کە پێت بڵێم مارفا پیتۆڤ ناهفتەیەک پێش مردنی سهزار ڕۆبلی بۆ تۆ وەسیەت کردووە ئەبێت تۆ دنیا زۆر زۆ پارێوەربگری پۆلخێریا ئەلیکساندرۆڤنا خاچێکی بەڕووی خۆی داکێشا و بە دەنگی بەرزوتی سوپاس خوایە دنیا دوعای بۆ بکە دوعا لۆژین بێ ئیرادەوتی ئەمە ڕاستە دنیا خێرا پرسی باشە پاشان چی ڕاسکۆلنیکۆڤ وتی پاشان وتی ئەو خۆی نیەتی و هەموو سامانەکە لای مناڵەکانیەتی کەوانیش لای پوریانن ئەوەیشی وت کە ماڵەکەی نزیک بە ماڵەکەی منە بەڵام لەکوێیە نازان لێم نەپرسی پۆل خێری ئەلکسسانندرۆڤ نا بە سەررسامیوتی بەڵام ئەوێت چ پێش نیازێک بۆ دنیا بکە ئایا بە توی وت ڕاستکۆلنیکۆڤتی بەڵێ وتی بێجگە لەوە تۆ خۆت نووسی بوت کە ئەتەوێت لەگەڵ دایکی جیانتا باسێک بکەیتەوە. پیتەر پیترۆڤج لە کاتێکدا کە دیسانە و لەسەر کورسەکە دانیشتەوە کڵاوەکەی هەر بەدەستەوە بوو بە شێوەیەکی جددیوتی ڕاستەدایە ئافدو تیا ڕۆمانۆڤنا منەمویست بەڕاستی مەسلەیەک لەگەڵ تۆ و دایکی بەڕستاندا باس بکەم مەسلەیەک کەشتی گرنگی تایە بەڵام هەر بەو شێوەی کە کاکت نایەوێت لە بەردەمی مندا باس لە پێشنیازەکانی جەنابی سفیدریگایلۆف بکا، منیش نامەوێت و ناتوانم لە بەردەم خەڵکی تردا و دەربارەی هەندێک شتی تا ڕادەیەک گرنگ هیچ بڵێم. هەروەها کەس گوێی لە داوای گرنگ و پڕبایەخی من نەگرتووە. لۆژین ڕووی ترش کرد و بە تەواوی ویقارەوە بێدەنگ بوو دنیاوتی داواکاری تۆ لەو لایەنەوە کە کاکم لە کاتی دانیشتنی من و تۆدا ئامادە نەبێ من خۆم نەمیستووە تۆ نووسی بوت کە کاکم سوکاتی پێکردویت من وازانم کە بێت زوو ئەوە ڕوون بکرێتەوە ئێوەیش ئاش ببنەوە خۆ گەر ڕودیا بەڕاستی سوکایەتی بە تۆ کردووە ئەبێت ئەو داوای لێبردن لێبکە و ئەشیکە پیتەر پیتۆڤچ زوو کەوتە خۆی وتی ئاودوتیا ڕۆمانۆڤنا هەندێک سوکاتی پێکردن هەیە کە گەر بە نیازی خراپیش نەکرابێ بەڵام هەرگیز لە بیر ناچێتەوە هەر شتێک سنووری خۆی هەیە و هەر ئاوا تێپەڕین بەسەریدا کارێکی پڕ لە مەترسیە چونکە کە هەنگاوێکت بەسەریدانا هەرگیز ناتانی بگەڕێتەوە بۆ دواوە دنیا بە کەمێک بێ ئارامی و قسەکەی پێبڕیوتی پیتەر پیتۆڤچ لە ڕاستیا من مەبەستێکی ترم هەبوو باش لێورد بەرەوە ئایندەی ئێمە ئێستا بۆ بەسراوەتەوە کە هەمۆم قسانە زووتر ڕوون بکرێنەوە و نیەت پاکی بەرقرار بێ من ڕێک و ڕاست و بێ ئەملاولا هەر لەم سەرەتای کارەوە ئەڵێم کە بێجگە لەمە هیچی تر ناکرێت و ئەگەر تۆ کەمێکیش بە دەربەستی منەوە بیت هەرچەندە دژواریش بێ بەڵام ئەبێت هەر ئەمڕۆ و کێشەیە کۆتایی پێبێ دیسانەوە ئەیڵێمەوە ئەگەر کاکم هەڵەیەکی کردبێ پۆزشت بۆ دێنێتەوە لۆژین قتا هات زیاتر تووڕە بووتی ئەڤدوتیا ڕۆمانۆڤنا بەلامەوە سەیرە تۆوا باسی مەسلەکەکەی لەگەڵەوەدا کە من زۆر ڕێزت لێگرم و وەک ئەڵێن ئەتپەرستم بەڵام لە هەمان کاتدا زۆر ڕێ تێچێ خۆشیم لە یەکێک لە نزیکەکانی تۆنێت لەگەڵ ئەوشدا کە خۆم بە بەختەوەرە زانم ئەگەر زەماوەندت لەگەڵدا بکەم وەێ لە هەمان کاتدا ناتوانم ئەو ئەرکانە لاستەوە بگرم کە نەگونجاو بن دنیا بە گەرمیەوە قسەکەی پێ بڕی وتی وای پیتەر پیتۆڤچ ئەم هەموو زوڕەنجانە بخەرە لاوە و هەر ئەو مرۆڤە عقل و خانەدانە بە کامیشە ئەم ناسی و حەزم بە ناسینەتی من بەڵێنی گەورەم بە تۆ داوە من دەستگیرانتم لەم کارەدا متمانم پێ بکە و بڕوای تەواو تەبێ کاتوانم بێلایەنانە داوەری بکەم ئەم داوەرەی من نە بەلای کاک مۆسێر بێت و نە بەلای تۆوە کاتێک ئەمڕۆ دوای گەشتنی نامەکەت داوام لە کاکم کرد کەویش ئەبێت لەم دانیشتنەدا ئامادەبێ من هیچ شتێکم لەبارەی بڕیاری خۆم و پێ نەوتووە آخر تۆ بیر لەوە بکەرەوە کە ئەگەر ئێوە ئاش نەبنەوە من ناچارە بم لە بینی هەردووکتاندا یەکێکتان هەڵبژێرم یان تۆ یان ئەو ئەمێش کێشەیەەکە کە لە هەردووکتانەوە سەرچاوی گرتووە بۆ من ناکرێت و ناشێ لە هەڵبژاردنەکەمدا هەڵە بکەم لەبەر تۆ ئەبێ واز لە براکەم بێنم یان لەبەر ئەو واز لە تۆ بێنم من ئێستا ئەمەوێت و ڕاست و دروستەوە بزانم کە ئایا ئەو بەڕاستی برامەیە هەن لەبارەی تۆی شەو ئەبێت بزانم کە ئایا تۆ منت خۆشەوێ نرخێکت بۆدا ناوم و ئایا بەڕاستی تۆ مردمیت لەوەژین بە بێزاریە وتی ئاف دوتیا ڕۆمانۆڤنا قسەی تۆ لای من زۆر بایەخیە بەڕاستی ژەیلم بە نیسبەت ئەو جێگایەوە کە بە شانازیەوە من لای تۆ هەمە وشەکانت هەندێک ڕق بوون بێ لەوە تەنیا بەراوردکردە سیرەکەی تۆ واتە بەراوردکردنی من بەم لاوەلووت بەرزە کەمێک سوکایەتە قسەکانیشت لەوە کەن کە لەو بەڵێنەی پێت داوم پەشیمان بووبیتەوە تۆڵەی یا تۆیان ئەو بەم قسانە ئەوە دەرەخیت کە من چ نرخێکی کەمم لای تۆ هەیە لەگەڵ ئەو پەیوەندی و تێکەڵێدا کە لە نێوان من و تۆدا هەیە من ناتوانم ئەم شتانە بەڕاز بزانم دنیا سوور داگەڕاوتی چۆن من بەرژەوەندی تۆم بەرامبەر هەموو ئەو شتانە داناوە کە لە ڕاستیدا تا ئێستا بە نرخترین شتی ژیانی منن کەچی لە پڕات تۆ ئەڕەنجێت و وای دانەی من نرخێکی کەمیشم وەدانە ناوی ڕاستکۆڵنییکۆف بێدەنگ بوو زەردەخەنێکی تەوساوی کرد ڕازۆمیخین جوڵێکی هاتێ وەلێ پیتەر پیتۆڤچ پۆزشەکەی قوبول نەکرد بەڵکو بە پێچەوانەوە لەگەڵ هەر و شێکدا ڕق و تووڕێیەکەی زیاترە بوو ئەدوت چێژ لەو ئەنجامەوە نەگرێ بە فیزێکە وتی، خۆشویستنی هاوڕێی ئایندەی ژیان یانی مێرد ئەبێت لە خۆشویستنی برا زیاتر بێ. بەهەرحاڵ من ناتوانم لە یەک ڕیزدا لەگەڵ هەرچۆنێک بێ، هەرچەندە تا ئێستا لەسەر ئەوە سوور بووم کە لە بەردەم براکەتدا نامەوێت و ناتوانم هەموو کێشەکان ڕوون بکەمەوە. لەگەڵ ئەوەیشدا حەزەکەم بۆ ڕوونکردنەوەی مەبەستێکی زۆر گرنگ کە بۆ من تا ڕادەیەک سووکایەتی پێکردنە، ڕووی دەمم لە دایکی بەڕێزتان بکەم پاشان ڕووی لە پۆل خێریا ئەلیکساندرۆڤ ناکردوتی کوڕەکەت دوێنێ لە بەردەم بەڕێز ڕاز بوتکین زۆر ڕێزوە دەبی بۆ ڕازۆمی خینوان ڕەنگە ناوەکەم باش نەوت بێ ببوورە ناوی خانەوادەکەتانم فرامۆش کردووە بە هەڵجێرانەوەی بیرۆکەکەم منی ئازاردە ئەو بیرۆکەی ماوەیەک لەمەو بەر لە گفتوگویەکی تایبەتیدا کاتێک قاوەمانە خواردەوە دەرم بڕی بوو وتم زەماوەند کردن لەگەڵ کچێکی هەژاردا کە سەختی ژیانی چەشتبێ بە لای منەوە چاکترە تا کچێک کە لە ناو ناز و نیعمەتدا گەورە بووبێ چونکە لە لایەنی ئاکاریەوە بەکەڵکترە کوڕەکەت هەر بە ئەنقەست قسەکانی منی بە شێوەکی گاڵتەجاڕانە گەورە کرد منیشی بە کابرایەکی زۆردار تاوانبار کرد من وازانم کە سەرچاوەی ئەم مەسەلەیە پەیوەندی بە نامەی تایبەتی نێوانتانەوە هەیە. زۆر بەختەوەرە بم ئەگەر تۆ پۆل خێریا ئەلیکساندرۆڤنا بتوانیت پێچەوانەی ئەمەم پێ بسەلمێنیت و ئاس و دەم بکەیت پێم بڵیت تۆ بە چ واژێک لە نامەکان تا قسەی منت بۆ ڕادیۆن ڕۆمانۆڤچ گوێزاوەتەوە. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا وەک گێژ بووبێ وتی، لەبیرم نییە خۆم چۆنی لێ تێگەشتبێتم و نازانم ڕودیا چۆنی پێ وتوون، لەوانەیشە بەڕاستی شتێکی لێ زیاد کردبێ. لۆژین وتی، ئەگەر تۆ پێت نەوتبێت، ئەو نەیەتوانی شتی بخاتە سەر. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا زۆر بە ویقارە وتی، پیتەر پیترۆڤیچ، لۆژین وتی لە دم نییە شتی ناڕاستم نووسیبێت. ڕاسکۆڵنیکۆف بێ ئەوەی ڕوو بکاتە لۆژین، بە زبرییەوە وتی تۆ نووسیبووت من دوێنێ لە باتییەوەی پارە بە ژنی کوژراوەکە بدەم، لە ڕاستییا دا بووشم پارەکەم داوە بە کچەکەی، کچێک کە تا دوێنێ شەو هەرگیز ئەوم نەدیوە. تۆ بۆیە ئەوەت نووسیبوو تا بەینی من و کەسوکارم تێک بدەی. هەروەها شتی زۆر ناشرینت لەبارەی ڕەفتاری کچێکەوە نووسیوە کە خۆیشت نایناسی. هەموو ئەو قسانە بوختان و سوکایەتیە لۆژین کە لە ڕقاندا گیانی کەوتووە لەرزیوتی ببوورە جەناب من لە نامەکەمدا تەنیا لەبەر ئەوە بە درێژی باسی کار و ڕەوشتی تۆم کردووە چونکە ئەمە داوای خوشک و دایکت بوو بۆی ئاگاداریان کەم کە من تۆم چۆن دیوە و چ کاریگەریەکتان لەسەر منداناوە وەلێ ئەوەی پەیوەندی بە خودی نامەکەەوە هەیە ئەگەر ڕازەکەی یەک دێرم بۆ بدۆزەرەوە دوور لە ویژدان نووسرابێت و درۆبێ ئا تۆ پارەت نەداونەتێ یان ناشێ لە ناو ئەو خێزانەدا کە ڕەنگە بەدبخت و نەگبەتیش بن یەکێکی سوکە بێ ڕاستکۆڵنییکۆڤوتی بەڕای من تۆ بە هەموو ڕەوشتی خۆتەوە بە ئەندازەی پەنجە بچکۆلەی ئەو کچە نەگبەتە کە تۆ بەردی تێگریت نرخت نییە لۆژین وتی، کەواتە بۆ تۆ ئاساییە کە ئەو کچە لە ڕێزی خوشک و دایکتا دابنێیت؟ ڕاستکۆلنیکۆڤ وتی، ئەگەر زۆر حەزەکەی بیزانیت، من ئەم کارەم کردووە. من ئەمڕۆ ئەوم لە تەنیشت دایکم و خوشکمدا دانیشاند. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا هاواری لێ هەستا و وتی، ڕودیا!